السيئه الحسنه تمحها وخالق الناس بخلق حسن موسڵمانان سڵاو و ڕەحمەت و بەرەکاتی خوا بڕژێ بەسەرتانا وتاری ئەمڕۆ هەینی باسی هاوکاری و دەستباری یەکتری کردن تعاون على البر والتقوى هۆکاری ڕازیکردنی خوا و بەختەوەری کۆمەڵگایە ڕۆژی جیهانی کەمئەندامان و خاوەن پێداویستیە تایبەتەکان کە سێی دوانزە بوو سێ ڕۆژ لەمەو پێش بەو مناسەبە تیشکێ خەینە سەر ژیانی ئەو توێژە و ئەو کەس و کار و خۆشەویستانەمان کە لە وڵاتانی جیهانە زۆر زۆر بوون بە تایبەتیش لە عێراق و لە کوردستانە خوای پەروەردگار بە ئایەتی وتعاونوا علی البر والتقوا داوامان لێکا کە دەستباری یەکتری بدەین هاوکاری یەکتری بکەین یارمەتی یەکتری بدەین بۆ هەموو کارێکی چاک هەموو کارێکی باش کە خوا پێی ڕازی بێ سوودێکی مرۆڤی تیا بێت. وەتەقوا بۆ بەجێهێنانی فەرمانەکانی خوا بۆ ڕازیکردنی خوا دیارە خوا جل جلاله هەر بڕیار و هەر یاسایەکی داناوە سەراسەر سوودی ئادەمیزادی تایە و منفعەتی مرۆڤەکانی تایە وەک زۆر جار دووبارەی دەکەینەوە، هاتنی ئایین، شەریعەتی ئیسلام، بۆ پاراستنی مەقاسیدە گەورەکانی مرۆڤە، ئەو شتانەی کەوا ژیان بێ ئەوانە ناڕوا بەڕێوە، پاراستنی دین، پاراستنی ژیان، پاراستنی ماڵ، پاراستنی نامووس و کەرامەتی ئینسانی، پاراستنی مافی مرۆڤ، دین بۆ ئەوە هاتووە کە ئەمانە مسۆگەر بکا و دابینیان بکا و بیانپارێزێ. زەروورە هەرکەس لە ئێمە لە بواری کارەکەی خۆیدا ئەو ئیشەی کەوا تۆ پسپۆڕی تیایە هەوڵ بدەی هەم خۆت باش بیکەی هەم هاوکاری کەسانێکی تر بکەی لەو ئیشەی کەوا پێی هەڵئەسی و داوای هاوکاریش کەی لە خەڵکانێک بۆ ئەوەی کارەکەت بە باشی بڕوا بەڕێوە حەزرەتی سولەیمان سەلامی خوای لەسەر بێ کاتێ ئەیەوێ سەدی سەدەکە دروست بکا یا بڵێن زولقەرنین ئەیەوێ سەدی زولقەرنین دروست بکا ئەڵێ بە خەڵکەکە ئەعینونی ئێوە هاوکاریم بکەن یارمەتیم بن ئاسن بێنن مست بێنن داوای یارمەتیان لێکە پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم ئەفەرمێ ئەشیرو علیە ایها الناس خەڵکینە ئێوە ڕاتان چییە چی بکەم چۆن بکەم قسە بکەن بێنە جواب تعاون هاوکاریکردن دەستباری یەکتریدان لە ژیانە زۆر زەرورە ئێمە ئەو ڕۆژە پشتمان کردە یەکتری، لامان کردە یەکتری، سارد بووینەوە لە یەکتری، ژیانمان وای لێهاتووە ئەوەتانێ کەس لە کەس ناپرسێتەوە و ساردبوونەوەیەکی گەورە لەناو کۆمەڵگایا هەیە، هاوکاری کەمبووەتەوە، کاری دەستەجەمعی لەبەر خوا، لەبەر خزمایەتی کەمبووەتەوە، جاران ئەوە تاجی سەری کۆمەڵگاکەمان بوو. لەناو کۆمەڵگایشا چین و توێژێکان زۆر پێویستیان بەوەیە کەوا ئێمە بە ڕێزەوە مامەڵەیان لەگەڵا بکەین هاوکاریان بین دەستباریان بین ئەوەی بە ئێمە ئەکرێ بۆ ئەوان جێبەجێی بکەین ئەوانیش چینی کەم ئەندامان و خاوەن پێداویستە تایبەتەکانن کە لە دنیاە زۆر زۆرە ئەتوانین بڵین ئێستا لەوانەیە نزیکەی ملیارێک کەم ئەندام لە دنیا هەبێ خاوەن پێداویستی تایبەت لە دنیای هەبێ لە مجموعی حەو ملیار یعنی یەک لەسەر حوتی جیهان ئێستا کەم ئەندامە یا خاوەن پێداویستی تایبەتی شتێکی هەیە کە ناتوانێ بە تەواوی ئیشوکارەکانی خۆی بەڕێک و پێکی بەڕێوە بەرێ وەکو مرۆڤێکی ئاسایی کەوا هیچ ئەندامێکی ناتەواو نەبێ و یاوەکو هیچ پێداویستیەکی نەبێ لە ڕووی جەسەدی یا لە ڕووی عقلی یا لە ڕووی نەفسیەوە ضرورە کۆمەلگای ئێمە بە چاوی ناڵێم سۆز و ڕەحمەوە بە چاوی ئینسانیەوە جارێ بەر لەوەی باسی ئیسلام بکەم هەروەکو ئینسان کەسێکەیە لە تەنیشتی توایا دراوسێتانە خزمتە، وا لە قوتابخانەکەی تۆە، وا لە فەرمانگەکەی تۆە، چاوێکی لەدەست داوە، دەستێکی لەدەست داوە، یەکێ لە قاچەکانی لەدەست داوە، حاڵەتێکی بۆ دروست بووە خۆی پێ ڕاناگیرێ ناتوانێت ڕێگا بکە ناتوانێت دانیشێ ئەم ئینسانە لە ڕووی ئینسانیەوە یەک مسقالە زەڕەکەمی نەکردووە تۆ ئەڵێی من، ئەویش ئەڵێ من. تۆ یەک ڕات هەیە بۆ دەنگدان، ئەویش یەک ڕای هەیە بۆ دەنگدان. تۆ مرۆڤێکی لەم وڵاتە یەک نەفەر بایعیت هەیە، ئەویش یەک نەفەر بایعی هەیە. تۆ جنسێ و پەساپۆرتت هەیە، ئەویش هەیەتی. تۆ ڕۆی بۆ مزگە و بۆ قوتابخانە بۆ خەسەخانە، ئەویش ئەڕوا. لەبەر ئەوێ ئەوە لەبەر ئەوە دەبێ وەک مرۆڤ سەیری ئەو کەسانە بکەین کە کەمئەندامن یا خاوەن پێداویستی تایبەتن. حاجی شەماڵی خوالێخۆشبوو هەزار ڕەحمەتی خوای لێبێ ئەڵێ بەزەیی ڕەحمەت بە مەعنا بەزەیی نایە ئەڵێ بەزەیی بۆ مناڵ و بۆ ئاژەڵ و حەیوانات و بێزمانە ڕەحمەت لە ئیسلامە ڕەحمەتمان هەیە ڕەحمەت زۆر فراوانە زۆر دەرگایەکی فراوانە کە ئێمە ئەبێ ڕەحمەت لە بینمان ئەبێ ڕەحم بە یەکتری کردن و ڕێز لە یەکتری کردن لە بینمانە هەبێ من لەم ڕۆژە کە ئەمڕۆ جمعەیە و سێی مانگی دوانزە ڕۆژی جیهانی کەم ئەندام و خاوەن پێداویستی تایبەتیە لێرەوە لەم مینبەرە پیرۆزەوە سڵاو ڕێزم هەیە بۆ هەموو یەکێک لەو بەڕێزانەی کەوا کەمەندامن یا خاوەن پێداویستی تایبەتین بە تایبەتی لە کوردستان و و دواتر لە جیهانە دوعاکەم خی پەروەردگار یارمەتی ئێمە و ئەوانیش بدات بۆ گەیشتن بەگشت ئاواتەکانمان لە کوردستانێکی ئازاد و ئارام و ئاوەداندا هەندێک قسە و باسم هەیە بۆ ئەو بەڕێزانەی کە مەندامن یا خاوەن پێداویستی تایبەتن ومێ دەکەم ئینشاءاللە لێم وەربگرن ئەوەی پەیوەندی بە خۆیانەوە هەیە ئەوەی پەیوەندی بە باوک و کەسوکار و بنەماڵەیانەوە هەیە ئەوەی پەیوەندی بە زانایان و حکوومەتەوە هەیە هەمووان بەدڵێکی فراوان قبوڵی ئەو ڕێنمای و ئامۆژگاریانە بکەین. سەرەتا ئەرکی سەرشانی ئەو کەسانەی کەوا خۆیان کەمئەندامن یا خاوەن پێداویستی تایبەتن. ئەرکی سەرشانی خۆیان چییە؟ داواکارم لەو بەڕێزانە کە هەر جۆرە کەمئەندامییەکیان هەیە، هەر جۆرە پێداویستییەکی تایبەتیان هەیە، یەکەم، هەرگیزاو هەرگیز بێهیوایی ڕوویان تێنەکا. مایوس نەبن لە ژیان هەرگیز هیوا بڕاو نەبی بەڵکو بەرەو ئاسۆیەکی گەش بڕوانن کە پێی بگەن لە ئایندە بێهیوایی گەورەترین سوپایە کە ئینسان تێکەشکێنێ ئومێد و هیوایش گەورەترین پلەکانەیە بۆ سەرکەوتن بەرەو بەختەوەری حتا بەرەو ڕەزامەندی ڕەب العالمین و مسۆگەرکردنی بەهەشت دووهەم، هیچ هەلێک لە دەست خۆتان مەدەن بۆ بەرەوپێشچوون و پرکردنەوەی ئەو ئەندامە ئەو ئەندامەی کە لە دەستتان داوە یا هەر بە زکماکی وا هاتوون کە ئەو ئەندامەتان نەبێ. پێشینانمان وتویانە خوا دەرگایەک دەکاتەوە و دە دەرگای تر گوشا دەکا. بڕۆن بگەڕێن بە ناوی ژیانا بزانن ئەم قسەیە چەندە ڕاستە، پێشینانی کورد بە گۆترە ئەو قسەیان نەکردووە. سێم، هەرگیز خۆتان لە کەسی تەواو بە کەمتر و لاوازتر و بچووکتر نەزانن، عیزەتی نەفستان هەبێ. چۆک دانەدەن، نەڕووخێن. ئێوە پێشەنگتان هەیە قودوەتان زۆرە لە ژیانا موسا پێغەمبەر سەلامی خوای لەسەر بێ بە حیسابی ئەمڕۆ ئەتوانین بە خاوەن پێداویستی تایبەت دایبنین ڕێزمەیە بۆ هەموو پێغەمبەران بەڵام ئاەتی قورآن مسۆگەری کردووە دیاری کردووە واحلل عقدە من لسانی یفقه قولی گیریەک لە زمانیا دروست بووە ئەڵێ خوایە گیان ئەو گیری و گیرانە لە زمانمە بەرەڵاکە کاتێ ئەڵێ بڕۆن بۆ لای فیرعەون ئەڵێ ئەی خوایە هارونی برام لە من فەسیحترە لە من زمان پاراوترە بینێرە لەگەڵما ناڵێ با ئەو بڕوا من خۆم دانیشم ئەڵێ بینێرە لەگەڵما کەواتە ئەو کەسەی کە زمانی ئەگیرێ کەمەندامیەکی هەیە لە زمانیا ئەڵێ من موسا پێغەمبەر پێشەوامە خوا لە قورئانە تۆماری کردووە ئەویش بە شانازیەوە دەیڵێتەوە دوعای ژەکا خوای گەورە ئەو پێویستیەی بۆ جێبەجێ بکە و براکەی بکاتەوە زیر و پشتیوانی عەبدوڵای کوڕی ئوم مەکتوم کە لە مەدینە لە مەکە دوایی لە مەدینە ئەبێتە یەکێک لەو کەسە گەورانەی لە قورئانە ناوی تۆمار کراوە لەسەر و حەوت ئاسمانەوە خوا لەسەری هاتۆتە جواب پیاوێکی نابینا بووە هەر بە مناڵی چاوی لە دەست داوە کاتێ وەحی یەت پێغەمەر دەبێتە پێغەمەر صلی الله علیه وسلم ئەڕواتە خزمەتی ئەڵێ لەوەی خوا بۆی ناردووی فێرم کە پێم بڵێ لەو کاتێکشا پۆل پۆل خەڵگیێن وەفدیێن گەورەکانی قڕیش دێن پێغەمەری خوا سەرگەرمە لەگەڵ یانە صلی الله عليه وسلم ئەم پیاوەش هەروا ئەڵێ، ئەی پێغەمبەری خوا فێرم کە، ئەی پێغەمبەری خوا ئەوەم پێ بڵێ، پێغەمبەری خوا وەکو بەشەر، وەکو مرۆڤ حاڵەتێکی بۆ دروست ئەبێ، ئەڵێ بە عەقڵی من ئەگەر ئەم گەورە گەورانە موسڵمان ببن ئەمانە لە دەست من دەرناچن، لەبەر ئەوە واڵێ وەختی تر هەیە ڕوو وەرەگێڕێ و لەوەچێ هەمێکیش کەمێکیش وەک قورئان ئەفەرمێ دەموچاوی گرژ کردبێ بەس خوا ئەمەی لێ قبوڵ ناکا خوا بە پێغەمبەر ئەفەرمێ عەبەسە وەتەوەلا ئەوە بۆ ڕووت دا بە یەکا و پشت و هەڵکرد لەو پیاوە ئەن جاءه الاعما کە ئەو نابینایە هات بۆ لات وما يدريکە تۆ چو زانی لعله یزەکا ئەوە ئەوێ پێ بگا ئەوێ بگات پەروەردە ببێ تۆ ڕێ وەلای کەسێ بە زۆر بەرەقی گرتووە ئەو گوێ لۆ ناگرێ بەڵام ئەمە بە پێی خۆی هاتووە و هاوارو لێکا ئەمە بە جێڵی نا کەلا ئینها تەذکیڕە وانابێت سبحان الله لەبەر ئەو کەسەی نابینایە ئەبێ ئوم مەکتوم بە پێشەنگی خۆی بزانێ بە سەروەری خۆی بزانێ بڵێ لە مەجلیسی پێغەمەری خوا صلی الله علیه وسلم قورئانی لەسەر هاتۆتە خوارەوە عەمری کوڕی جەموح عەمری کوڕی جەموح یەکێک بوو لە گەورەکانی مەدینە سەیدێک بوو لە گەورەکانی مەدینە کوڕی زۆر بوو کاتێک کە مسلمان بوو پێغەمەری خوا صلی الله علیه وسلم بۆ جەنگی بەدر حەزیە کرد خەڵکی بڕۆن بەدەم لەو لەو زینا هەبن ئەوەی کەوا کەمەندامە بە قاچی توانای نیە رێبکا خوای گەورە فەرمێ گوناحی ناگا گەر نەڕوا وتی وازم لێ بێنن ئەمەوێ بڕۆم هاتە لای پێغەمەری خوا تێ پێغەمەری خوا ئەمەوێ بێم بۆ غەزا لەگەڵتا ئەی پێغەمەری خوا من ئەگەر ئەمڕۆ بێم لەگەڵ ئەو بێ باوەڕانا بجەنگێم بکوژرێم ئەڕۆم بۆ بەهشت بەم شەلیەم پێغەمبەری خوا فەرمی بەڵێ فەرمی دەی سوێن بەو کەسەی تۆی بە حەق ناردووە من ئەمڕۆ دێم و ئەچمە بەهەشتیش ئینشاء الله و ڕۆشت جەنگی و لە جەنگەکە شەهید بوو و بە ئیزنی خوا هەر بەو قاچە کەم ئەندامەیەوە ئەچێتە بەهەشت وەکو وعدەکەی پێغەمبەری خوا صلی الله علیه وسلم پێی بوت بەڵێ شێخ ئەحمەد یاسین، بە برایانی بەڕێزم ئەڵێم کە مەندامان خاوەن پێداویستیە تایبەتیەکان، شێخ ئەحمەد یاسین قائیدی فەلەستین پێشەوای مسلمانان و گەلی ستەم لێکراوی فەلەستین چەند ساڵ لەسەر پاسکیلێک بوو پێشەوای خەڵک بوو قائیدی خەڵک بوو کۆڵی نەدا بۆ نوێژی بەیانی لەژێر قەسفی ئیسرائیلە بۆ نوێژی بەیانی ئەڕۆشت بۆ مزگەوت ئەڕۆشت ئیمامەتیە کرد تا شەهید بوو لە ڕێگەی مزگەوت تا لێیان نابە تەیارە و شەهیدیان کرد نەڵێ من ئەوەم نقصانە و ئەوەم نقصانە و کەم ئەندام و ئەوەم و ئەوە بیانو نێنیتەوە بڵێ من قائیدەکەم ئەحمەد یاسینە عەمری کوڕی جەموحە، عەبدوڵای کوڕی مەکتومە، شێخ عەبدولحەمید کوشک، ئەو پیاوە بەڕێزەی چل ساڵ خەتیب بوو، چل ساڵ وەک بلبول ئەیخوێند، چل ساڵ وتاریە، ئەتوانین بڵێین ناجحترین و گەورەترین وتاربێژەکانی جیهان عەبدولحەمید کوشک بووە. نابینا بوو بەڵام کۆڵی نەدا شەهادەی ئەزهەر و جامیعات و ئەوانەی تەواو کرد خەتیبێکی زۆر بەتوانا جارێک مدیری ئەمنی میسری کە تعزیبی ئەدا و گرتبوویان لێ پرسێ ئەرێ تۆ عبدالحمید، ئەوەنە باسی خوا و پێغەمبەرەکەی خوا ئەوەنە تۆی خۆش ئەوێ و تۆ ئەوەنە خواو خۆش ئەوێ ئەی بۆ ئەم چاوانەو بۆ چاک ناکاتۆ؟ بە عیزەتی نەفسەوە ئەڵێ بۆیە خوا ئەو چاوانەی من چاک ناکاتەوە تا پیس و چەپەڵی وەکو تۆی پێ نەبینم بۆی پیس و چەپەڵ و کاسەلێسی وەکو تۆی پێ نەبینم ئەی ئەی کەم ئەندام ئەی نابینا ئەی خاوەن پێداویستی ئەمانە مشتێکن لە خەروارێ ئەبێ وریابن ئەبێ ئاگاتان لێبێ لە بواری وەرزشە ئێستا لە جیهانە وەرزشکاری خاوەن پێداویستی تایبەت هەیە هەیە قاچی نییە، هەیە گوێی نییە، هەتا هەیە چاوی نییە، هەیە دەستی نییە، یارییەکەن و کاسیش ئەبەنەوە، جام ئەبەنەوە. ئەمە بلیمەتی ئەم ئینسانە دەرەخا، کۆڵنەدانی ئەم ئینسانە دەرەخا، بۆیە منیش ئەمەوێ کەمئەندامەکانی کوردستان، خاوەن پێداویستییەکانی کوردستان بەجێ نەمێنن لە ڕیزی پێشەوەی کەم ئەندامان و و خاوەن پێداویستیەکانی جیهانا بن لە پاوە زۆرێکتان لە کیمیاباران و لە کۆڕە و ئەوانە چوونەتە پاوە مامەیەکەیە خەیاتە چاوی نییە نابینایە سەد پلە زیاتر لە ماڵی خۆیانەوە یەت بۆ بۆ مەیان بۆ پاوە و لەوێ دووکانی خەیاتیەکەی ئەکاتەوە و حەتا کەوای ژنانە ئەدوێ کە شتێکە زۆر قورسە خەیاتە چاوساغەکانیش لەوانەیە نەتوان ئەوە بکەن ئەوە چییە؟ ئەوە بلیمەتیە مامۆسا مەلا سلێمان هەبوو لە سلێمانی و لە سەی سایق خوعافویان کایە خوا ئەوە وەستای ڕادێ بوو ئەو کاتەی تەلەڤزیۆن و سەتەلایت و مۆبایل نەبوو هەرچی مکەبیرەی مزگەوتەکان بوو مامۆستا مەلا سڵێمان دروستی ئەکرد جیهازی دروست ئەکرد بە دەستی خۆی ئەی فرۆشت ئەیدا بە مامۆستاکان بۆ مزگەوتەکان بۆی بانگدان و وتاردان و ئەمانە ئەم همەتە زۆر زەرورە ئەو کەسانەی کەم ئەندامن خاوەن پێداویستی تایبەتین تایانە نەمێنێ کەمەندامی هەندێک جار دەبێتە خەڵاتی خوا ئەگەر ئەو کەسە بە چاوی عەقڵ و بە ڕۆحێکی ئیماندارانەوە بە پیریەوە بڕوا، خوای گەورە ئەڵێ خەڵاتی کردووم، من چوزانم خێر لە چیایە، کێ ئەڵێ گەر پێم هەبوایە وا نەبووم، کێ ئەڵێ گەر چاوم هەبوایە وا نەبووم، کێ ئەڵێ گەر گوێم هەبوایە وا نەبووم. ئەبێ ئینسان زۆر ڕۆحی بەرز بەرزەفڕ بێ. پیاوێک هەیە پێڵێن حاتەمی ئەسەم قوتابی شەقیقی بەڵخی بووە ڕەحمەتی خوایان لێبێ لە مێژووە ئەڵێن ئەسەم یعنی نابیست کەسێک کەڕ بێ و نەبیسێ ئەڵێن حاتەم کەڕ نەبووە بەڵام ڕووداوێک وای لێ کردووە هەتا ئەمرێ خەڵکە هەر بە کەڕی بزانن. دیارە عالمێکی گەورە بێ ئافرەتێک لە بەردەمیا ئەوەسێ پرسیارێکی شەرعی لێکا ڕێزم هەیە بۆ ئەم مەقامە و بۆ ئێوەی بەڕێز بایەکی لێ دەرەچی ئافرەتەکە وەزعی تێکە چێ و ئەشڵەشێ ئەویش وا پیشانەدا کە نابیسێ کە کەڕە ئەڵێ دەنگ بەرزکەرەوە باگوێم لێ بێ ئافرەتەکە زۆرەکە لە خۆی و ئەقیڕێنێ قسەکەی بۆ باسەکە ئەڵێ ئۆخەی خۆم پیاوە کەڕە ئاگای لە حاڵی من نییە تا وەزعی تەبیعیە بێتەوە ئەڵێن تا مرد پیانوت حاتەمی ئەسەم ئەنا کەڕ نەبووە ئەمە چ شەهامەتێکە بەس ئیمڕۆ لە پێناوی دوو دینار و دوو فلس و ئەوانە تۆ ساق بی خۆ بکەی بەکەمەندام وەکو لە فەیسبووک و لە فلیمەکانا ئەیبینن قاچی درۆینە ئەلێ بە قاچیەوە و کانیۆلای درۆینە و عەینەکی درۆینە و دەسی درۆینە و خۆ یانی ئەوانە عیبە ئینسانە بێ هیمەتی بەرز بێ ئەرکی بنەماڵە و کەسوکاری مرۆڤی کەمەندام و خاوەن پێداویستی زۆر ئەرکێکی قورسە دایکێک، باوکێک مناڵێکیان بە شەلەل دەماغ لە دایک بێ یا دوایی تووشی ببێ هەتا ئەمرێ پێ نەگرێ. مناڵێکیان نابینا بێ، مناڵێکیان نابیست بێ نەبیسێ، مناڵێکیان دەستی نەبێ یا دەست و قاچی نەبێ، بەڕاستی بارەکە زۆر قورسە بەڵام ئەجرەکەیش زۆر زۆر گەورەیە لەبەرەوە ئەبێ بنەماڵەکان باوک و دایکەکان بە ڕۆح و سنگێکی فراوانەوە بەدەم ئەو ئیمتیحانەوە بڕۆن خوای گەورە ئیمتیحانی کردوون ئەو مناڵە یاونەتێ ئەو خەڵاتەی کردوون ئەو کوڕە ئەو کچە یاونەتێ ئەبێ بە جۆرێ مامەڵەی لەگەڵا بکەن کە خوا ڕازی بێ ئەوە یەک دڵی ئەو نەشکێ ئەوە دوو خۆیشان گوناحبار نەبن جیاوازی نەکەن لە نێوانی مناڵەکانیاندا ئەوانەی کەوا تەواون ئەوەی کەوا ناتەواویەکی هەیە نابێ نابێ بە کاڵترین قسە بە هەڵسوکەوتێکی زۆر ناسک ئەو مناڵە ئەو کەسە دەرکە کە باوکی یا دایکی فەرقی یەکا لەگەڵ ئەو مناڵی کە ئیشەکە و پارە پیاکە ئەمیش حەزیە کرد لەو بە قوتر و بەهێزتر بواە چی بکە بارەکەی وایە دووهەم، هانیان بدەن بۆ خۆڕاگری و دۆزینەوەی بەهرەکانیان. زۆرێک لەوانەی خاوەن پێداویستی تایبەتن، لەوانەی کەمئەندامن، ئەگەر خاوەنیان نەبووایە، بلیمەتەکانی جیهانیان لێ دەرەچوو. بلیمەتەکانی جیهانیان لێ دەرەچوو. بەڵام بەداخەوە ئیهمال کران. ئەم وڵاتەی ئێمەش شەڕ و شۆڕ و ماڵوێرانی و ڕاکردن و بیگرە و بیکوژە هەتا ئەوەش کەوا ئەندامی تەواوە هەر نازانێ وەکو مرۆڤێکی ئاسایی بژی سەرەڕای ئەوانەی کەوا داماو بوون بەو بارەی کەوا لەسەر شانیان دانرا سێم لە خوێندن و کار و پیشە دوایان مەخەن بەڵێ مناڵە ئێمە بە کەڵکی خوێندن نایە بیبە بەرەکی مامۆسای مەکتە بگرە بە کۆڵ بیبە بە عارەبانە بیبە دەسی بگرە بیبە مەکتەبی دوور بیبە با فێر بێ با خوێنەوار بێ دنیا هەروا نابێ هاوکاریان بکەن یارمەتیان بەن لەم ڕۆژانەیە بەداخەوە من ئاگام لێ نەبوو بوو لە ڕۆژی کەمەندامانە نازانم لە کوێ بووم لێرە لە ئەحمە مختار شتێکی جوانیان بۆ کردبوون هەندێک مناڵ قسەیەک کرد لەوانەی کەوا کەمەندان بوون یانی یا خاوەن پێداویستی تایبەتی بوون یعنی ڕۆحیان ئەوەنە گەورە بوو هیمەتیان ئەوەنە بەرز بوو ئینسان خۆزگەی پێ خواستن لەو غیرەتە لەو هیمەتە چوارەم خۆیان جوان بانگیان بکەن و بەڕێزەوە سەیریان بکەن و دڵیان نشکێنن باوکو دایک مناڵەکەی ناوەنێ محەممەد دوای بانگەکە حەمە مناڵەکەی ناوەنی عەبدوڵڵا دوایی خۆی بانیەکە عەبە ناوێنێ مەحمود دوای خۆی بانیەکە خولە ئینجا ئەگەر کەمیەکی هەبێ لە چاویە لە گوێیە لە قاچیە لە دەسیە زۆر جار دایک و باوکەکە ناو ناتۆرەی لێ ئەنێن ئەمە نەشیا و نادروستە ئەبێ بە خۆشترین ناو ئەو کەسە بانگ بکەی بزانی چۆنی پێ خۆشە ئاوا بانگی بکەی تۆ باوکی تۆ دایکی تۆ نابێ کە کە زۆرت بۆ هاو تەنگی پێوچنرا لە ژیانتا مناڵەکەت کچەکەت یا کوڕەکەت بیشکێنی تووڕە بێ لێ و قسەی پێ بڵێی پێنجەم، پەیوەندی بکەن بە ڕێکخراو و بنکە و سەنتەر و قوتابخانەکانی تایبەت بە کەمئەندام و خاوەن پێداویستیە تایبەتەکان، الحمدللە ئێستا خەریکە لە کوردستانیشا سەنتەری زۆر، قوتابخانەی زۆر، ئەنواع و ئەشکاڵ، مۆبایل مەسەلەن گۆچانی دەستی ئەو نابینایانە، گۆچانی زیرەکی پێ ئەوترێ، مۆبایلی، مۆبایل کە قسەیەکا لەباتی ئەوەی کەوا بۆی بنووسی ئەو حەرفەکە لێ ئەدەی قسەت بۆ ئەکات پێت ئەڵێ ئەوە ئەوەیە ئەنواع و شت دروست بووە سەماعە و هەروەها پاسکیل ئەو ماتۆڕانەی کەوا بە شەحن ئیشەکەن یانی بیانوو نەماوە بۆی کەسێک لە ماڵا بێ بیانوو نەماوە. شەشەم، چاوەڕوانی پاداشتی گەورەی پەروەردگار بکەن، کە مناڵێک یا کەسێکی کەمئەندامتان هەیە خزمەتی دەکەن، خەڵگا لەوێ خزمەتی مناڵی خەڵکی ئەکا، خەڵگا لەوێ لەو وڵاتانە خزمەتی پیرە پیاو و پیرەژنەکا لە پێناوی دوو پرسە، تۆ مناڵی خۆتە، مناڵی خۆتە ئێمە دراوسێیەکمان هەیە هەر ڕەفیقمە خزمیشمە هەم ڕەفیقی تەلەبەیمە هەم خزممە هەم دراوسێشمە بە ئیرادەی خوا سێ چوار مناڵی دووسێ مناڵی کەمەندانی هەیە قسە و شتی وا ناتوان بکەن لەو ئەو منە زەمانە هاتن ساڵی نەوە یەک و نەوە دوو لە باریکەوانە ئەیانوت ئەوەنە ئەوەنە دەدەینە مناڵانە من بەرێ ئەی وەڵا بە هەموو دنیایان لادەم بە هەموو دنیا ئێستەیش ئەو پیاو و ژنە کە ئەو مناڵانە یعنی مناڵیان هەیە لە 25 ساڵ عمری زیاترە تقریبا 20 ساڵ زیاترن گەورە پیاوێکە ئێستەیش کە لا لارە بێتە و ماچی یەکا و ئەڵێ کوولەکەی ڕۆحی منی بە قوربانی بم بە ساقە بم لەوە چە من بە حیاتی مناڵەکەی خۆم ئاماژ نەکردبێ ئەوە مەقامێکە خوا داوێتی ئەو هەر لە دنیا باشتی مسۆگەر کردووە دنیار تەواوە بێ ئەی دەریکەی ئەی فڕێی بەی باوکە فرێ بەی دایکە فرێ بەی لەبەرەوەی پیر بووە مناڵەکەت لەبەرەوەی کە مندام و خاوە پێداویستێ دەریکەی ئەی تۆ خەریکی چیت ئەی بەیانی نازانی خەڵکیش گۆگۆڵێن بە تۆگە ئەرکی حکومەت و دامودەزگاکان یەکەم ڕێکخستنی کاروباری ژیانیان بە یاسا بە یەک چاو سەیر بکرێن مرۆڤی دەرەجە دوومان نییە لەبەرەوەی ئەوە کەمەندامە نا مرۆڤ هەر مرۆڤە وەلەقەد کەڕەمنا بەنی ئادەم پێغەمەری خوش دەفەرمێ الناس سواسیەتون خەڵک یەکسانن کاتە حکومەت ئەبێ لە پەڕلەمان بڕیار دەربکا بڵێ کە مندام خاوەن پێداویستی تایبەتی مرۆڤێکی ئاسایی ئەم هەرێمەی کوردستانە ئەم وڵاتەی ئێمەیە لەگەڵ هیچ کەسێکا جیاوازی نییە لە سەری سەرەوە بۆ خوارەوە ئەبێ مافی خۆی وەربگرێ ئەبێ ڕێزی خۆی لێ بگرێ ئەبێ حقوقی پێشێل و پایەماڵ نەکرێ نەک کەم ئەندام بڕوا لە بەردەم پەرلەمان و حکوومەتە بە پاسکیلەکەیەوە و بە گاشۆنەکەیەوە بیان سووتێن و دەریان کەن و پۆلیسیان تێ بەربەن ڕێزمەیە بۆ ئێوە ئەمە ئەمە پێڵن وڵات دووەم دابینکردنی هەلی کاری تایبەت بە کەمەندامان و خاوەن پێداویستەکان یعنی ئەگەر لەگەلی کووردا لە سا پێنج کەمەندام و خاوەن پێداویستیمان هەبێ ئەبێ لە سا پێنجی هەلی کار دابین بکرێ بۆوانە نەدرێ بە خەڵکی تر هەر چوار کەسی دانا پێنجی دانا ئەبێ یەکێک بدۆزیتەوە کەم ئەندامی یا خاوەن پێداویستی بێ تەعینی بکەی لەوێ مامۆستایە مامۆسا کارگوزارە کارگوزار دکتۆرە دکتۆر موهەندیسە موهەندیس هەر شتێ هەیە ئەو ئیشەی کە ئەیزانێ ئێستا لە پەرلەمانی میسرا نۆ ئەندام پەرلەمان نۆ ئەندام پەرلەمان خاوەن پێداویستی تایبەتی و کەم ئەندامن نۆ ئەندام هینەکانی ئێمە لە نەوەو دووە بەعزێکیان هەر ئەندام پەرلەمانن هەر بە ئەندام پەرلەمانی لەدایک بوون نایژمرن بە ئەندام پەرلەمانی نەبێ ئێخر کێ زانێت دیفاع لە ئەندام پەرلە لە کەمەندان بکە لە خان پێداویستی کە من ئەوە هەر زمانە نائیک یەکێ کە گریان لە تەعزیا بۆ خەڵک بگری و یەکێ جەرگی سوێ بێ وەکو یەکوان ئێستا ئەگەر کەسێک کەمەندان بێ و خاوەن پێداویستی تایبەتی بێ ئەم وتارە بدا ئەو معاناتی خۆیان نەزانێ ئەوە ئەبێ لە پەرلەمان ئەو قسە بکا ئەوە ئەبێ ڕیشی سەرۆک و گەورەکان بگرێ ئەو پێیان بڵێ بەداخەوە تا ئێستا ئەومان نییە موچەی مانگانەی مسۆگەر و شیاویان بۆ دابین بکرێت لە زمانی عمەری کوڕی عبدالعزیزدا شتی وا ئەخوێنی تۆ لە تاریخا خەریکە مێشک دەتەقێ ئەڵێ هەر نابینایە کەسی نەبێ دەسی بگرێ ئەبێ یەک نەفەری بۆ دابین بکرێ موچەی بدرێتێ دەسی بگرێ و بیبا بۆ کوێ ڕوا بۆ ئیش و کاری خۆی بۆ مزگەوت بۆ بازاڕ لە زەمانی عومەری کوری عەبدولعەزیزە دەوڵەتی ئەمەوی هێنانی هەر ئامێر و کەلوپەل و تکنۆلۆژیایەکی تازە کە خزمەت بەم چین و توێژە بکە لە گۆچانی زیرەک لە چاویلکە لە سەماعی گوێچکە لە عارەبانە و ماتۆڕ و پاسکیل و ئەوانە پارچەی لەش یعنی ئەو قاچ و دەستانەی ئێستا لە کوردستانە دروستەکرێ زۆر زۆر عادین لەوە چای پەنجا ساڵ لەمەوە پێش بن ئێستا قاچی سەناعی هەیە مرۆڤی ئاسایی ناتوانێت پێشی ئەو کەسە باتۆ کەوا قاچی نییە لەسەری سپرینگ ڕاکا و ئەڕوا پێی ناگەی ئەمیش ڕۆژێک ئەم دیوێ بێ بەزام ئەو دیوێ بێ بەزام دەسی هەروەها چاوی هەروەها یەعنی بەڕاستی ئەبێ حکوومەت لە بیری ئەمانە بێ، هەر لە بیری کۆمپانیا و خانووی بەرز و پارە و چی و چیا بێ. دابینکردنی جێگای تایبەت و شەقام بۆ کەمئەندامان و سەیارە و پاسکیل و شتەکانیان ئەوە زەرورە، یەعنی ئەبێ شوێنێک عایدی ئەو بەڕێزانە بێ کە کەمەندامن نەیگرین خەتیان جیا بێ. شوێنی وەستانی سەیارە و پاسکیلەکەیان جیابێ من نەڕۆم تاکسیەکەی تیا بوەسێنم سەیارەکەی خۆمی تیا بوەسێنم ئەوە تایبەتە بەو هەوڵدان و هاوکاریکردنیان بۆ پێگەێنانی خێزان کە ئەمە زۆر گرنگە ئەمە زۆر گرنگە هەیە نابینایە هەیە قاچێکی نییە کە مندامە پەیوەندی پێوە کاڵێ مامۆستا کچێک منی بەدڵە ڕازیە بە من قسەمان لەگەڵ یەکتریا کردووە بەس باوکی نایەڵێ بەس خاڵۆی نایەڵێ بەس براکەی نایەڵێ ئەی باشە من بە تۆ ئەڵێم ئەم ئینسانە عقلی تەواوە نەفسی تەواوە عیزەتی نەفسی هەیە اینجا دەست لە کەس پان ناکاتەوە مەردە بەڕێزە خی گەورە پەروەرگار امتحانی کردووە قاچی تەواو نییە دەستێکی تەواو نییە ئەو ئافرەتش ئەوەنە ژیرە تەواوە بۆچی ڕێگەی لێگری بۆ هاوکاری ناکەی بۆ یارمەتی نادەی دابمەزرێ ئێساوانە زۆرێکیان خێزانیان پێکێناوە مناڵی پاک و جوان و ڕێک و پێک یانی تر کەس پێویستیان بە کەس نییە ئەو مناڵیان هەیە وەچەیان هەیە لەبەرەوە حکوومەت ئەبێ سلفەی زەواجیان باتێ سلفەی عقاریان باتێ کەلوپەلی پێویستی ناوماڵیان باتێ هانیان بدا دەوڵەمەنەکان بە ئێوەی شەڵێن بەوەی دەوڵەمەن هەیەتی ڕێکیان بخە بڵێ کاکە ئێوە گەر تۆ زەواج و کرد وەرە بۆ لای من ئاڵتونەکەت لەسەر من ناو ماڵەکەت لەسەر من خانوویەکت بۆ ئەگرم ئەگەر نەتوانم بۆت کڕم بە کرێ خانوویەکت بۆ ئەگرم بۆ ماوەی ساڵێ ئەو عیزەتە لە ناومانە هەبێ ئەو هاوکاریە لە ناومانە هەبێ خی گەورە بەرەکە دەڕژێنێ بەسەرمانە سەرکەوتومانەکە سەرفرازمانەکە زانایان دکتۆرەکان مامۆستای قوتابخانەکان فەرمانگەکان و مودیرەکان هەموومان کلکم ڕاع و کلکم مسئول عن رعیتی پێویستە هەر کەس هەست بە بەرپرسیارێتی خۆمان بکەین خوا لە پێغەمبەری قبوڵ نەکردووە صلی الله علیه وسلم لێی عاجز بووە کەوا ڕوی وەرگێراوە لە نابینایە منی زانا تۆ ئەوی دکتۆر ئەوی مدیر ئەوی ڕئیس ئەوی نازانم چی ئەبێ ئاگامان لێبێ تۆیش ئەگەر ئایەتیش نەیەتە خوارەوە خوا غەزەب و لێگرێ ئەگەر دڵێ بشکێنی ئەگەر کەسێ بتۆرێنی ئەگەر ئینسانێ نائومێد کەی لە ژیانە خوا لە گوناهی من ئێوەش خۆش بێ خوا عاقبەتمان خێر بکا و ئیسلاحی حاڵمان بکا خوا سەرکەوتو و سەرفرازمان بکا خوایە لە بەڵام بسیبەت هەموو لایەکمان پارێزی خوایە وڵاتمان پڕ لە خێر و خۆشی بکەی خوایە نەخۆشەکانمان شیفا بدەی خوایە کەم ئەندام و خاوەن پێداویستیە تایبەتیەکان دڵخۆش بکەی کاریان مسۆگەر بکەی یاڕەبی پێداویستەکانیان جێبەجێ بکەی یاڕەبی هاوکاری و کەسانە بکەی یارمەتیان نەدەن یاڕەبی هەر کەسێک کاریان بۆ ئاسانەکە کاری بۆ ئاسان بکەی خوایە لە مردوەکانمان خۆش بی خوای ئیسلاحی حاڵمان بکەی خوای لە بەڵاو ئافات و مصیبەت ئێمە هەموو مسلمانان پارێزی آمین آمین أقول قولي هذا واستغفر الله لي ولكم ولسائر المسلمين ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا آمين